بە پێویستی دەزانم باسی ئەو وشەیە بکەم کە هەرموو دەقەیەک لە مێشکتایە تۆی ئەهلی مزگەوت بە هەموو چین و توێژەکانیەوە ئەوەی دەرەوەی مزگەوتیش وشەیەک دەبیستێ کە پێی دەڵێن خۆپیشاندان ئیسلام بۆ هەموو شتێک قسەی پێیە باسی خۆپیشاندان لە ڕووی ئیسلامەوە دەکەین لە ڕووی مێژووی نەتەوایەتیەوە دەکەین لە شوێنێکەوە قسە دەکەین کە نە منەتی بە کەسە نە پیاوی کەسە نە مەرامی کەسیشی لە پشتەوەیە کە بەس مینبەری ئەم مزگەوتانە ماوە حەقی لەسەر بکوترێ کە منەتی بە کەس نەبێ کە ئەوەی ڕاستە ئەوە بڵێ وەکو خۆی بێڵێ بەبێ زیاد و کەم خۆپیشاندان لە ئیسلامدا کرا لە سەردەمێکا کە مسلمانان ضعیف و لاواز بوون کە حەزەتی عومەر مسلمان بوو فەرمووی ئەی پێغەمبەری خوا با بڕۆینە دەرەوە و عەرزی ئەم ئیسلامە بکەین مسلمانان دەستیان خستە ناو دەستی یەکەوە بە چوار پێنج ڕیز ژمارەیان دەوری سی کەس بوو بە شەقام و کۆڵانەکانی شاری مەکەدا هاتن و چوون و هەتا چوونە بە دەمی کەعبە بەرد باران کران تف باران کران نەعل باران کران ئاگریان لە ڕێگادا کرایەوە دروشمی لا ئیلاهە ئیلا اللە محەممەد ڕەسوڵ اللە بەرز کرایەوە واتە ئیعلان کرا کە ئێمەش هێزێکین هەین و وجودێکمان هەیە لە وڵاتدا بیروباوەڕێکی تازە کە ئاینی خوای پەروەردگارە و پێغەمبەری ڕەحمەت هات جاران ئەگەر خەڵک دەیگو وایە یان وانە ئیعلان کرا ئەوە یەکەمین خۆپیشاندانێک لە مێژوودا لە ئیسلامدا کراوە بەڵام ئەوانەی خۆپیشاندانەکەیان کرد هیچ ڕەت فعلێکیان بۆ ئەوانە نەبوو هیچ خۆپیشاندارەکان تێکهەڵچوونێکیان لەگەڵ هێزی دەسەڵاتی ئەو زەمەنەی قڕیشی مەکەدا نەبوو کۆتایی پێ هات و ئەوی بریندار بوو هەر کەس چۆوە ماڵی خۆی و ئیعلانی ئەوە کرا کە ئێمەش هێزێکین ئەمڕۆ لە سەردەمی سیستمی نوێی جیهانیدا خۆپیشاندان ئەبێ بزانین لە چ زەمەنێکا دەکرێت نەکەر کەس دوو کەس بۆ خۆیان ڕێککەوتن و ڕاکەنە سەر جادەیەک لە وڵاتی پەرلەمانی و سیستمی پەرلەمانیدا واجبە ئەو کەسانەی دەنگی میلەتیان پێدراوە لە ناو پەرلەمانە هەر ئەندام پەرلەمانێک نوێنەری هەزاران خەڵکە واجبە بچێتە ناو خەڵک معاناتی ئەو خەڵکە لە ناو پەرلەمانە ڕابگەیەنێ پەرلەمان بە حکومەت بڵێ ئەو خەڵکە ئەو ناڕەزایی هەیە تەنانەت ئەگەر بوو بە حەدی شەڕ ئەبێت لە ناو پەرلەمانە پەرلەمانتار پەلاماری پەرلەمانتار بدا ها لە سیستمی وڵاتانە کورسی تێگرتن هەیە پەرداخ تێگرتن هەیە یەکتر فڕێدانە سەر کورسی هەیە ناهێڵە شەقامەکە شەڕ بکە پەرلەمان شەڕ دەکا چونکە نوێنەری من و تۆ لەوێیە ئەی من بۆچی دەنگم داوە بە تۆ ئەی معقولە لە پەرلەمانێکی وەکو کوردستانە کابرا مانگی هەشت ملیۆن و نیو مووچەی هەیە پانزە حمایەی خزم و کەسوکاریشی خۆشی هەیە مۆنیکایەکی چوار دەفتەریشی هەیە بای یەک ملیۆن دۆلار کەلوپەلیشی بۆ کڕدراوە ئەی باشە تۆ لە پەرلەمانە چ دەکەی کاکە بە چوار مانگ جارێک بەڵەیەک دەکەی و هەیە ڕسم دەکێشێ و هەیە خەو بردوێتی و هەیە بەلا داهاتووە و لە سیستمی پەرلەمانیدا واجبە ئەو کێشانەی سەر شەقام لە پەرلەمانە حەل بکرێن لایەنی پەیوەندیدار محاسبە بکرێت لەسەر ئەو میلەتەی کە دەچەوسێتەوە ئەگە پەرلەمان بۆی نەکرا زەوتی دەسەڵاتی نەکرد ئەبێ پەرلەمانتارەکە بێتەوە ناو خەڵک بڵێ خەڵکینە من ئەوەی دەسەڵاتم هەبوو ئەوە بوو ئێتر وەرم پشتیوانیم لێ بکەم با بڕۆینە سەر ئەو جادە بەڵام خۆی لەگەڵیان بێ خۆی لە پێشەوەیان بێ خۆی قسەیان بۆ بکات چونکە ئەو نوێنەری خەڵکە ئەو شەرعیەتی هەیە لە وڵاتە ئەوە دەستورە ئەوە یاسایە ئێمە لە بنەمای زانستیە بێ قسە بکەین پاشان خۆپیشاندان دوو جۆری هەیە خۆپیشاندانێک بۆ چاکردنی سیستمی وڵات خۆپیشاندانێک بۆ ڕوخاندنی حکمی وڵات ئەبێ هەدەفی خۆپیشاندان دیاری بکرێ تۆ دەتەوێت ئەم حکومەتە ئیسلاح کەی چاشی کەی یان دەتەوێت لە ڕەگ و ڕیشاڵ هەڵیکەنی هەدەفەکە دەبێت دیاری بێ پاشان بنەمای خۆپیشاندانی چاکسازی ئەگەر نەتدەویست وڵاتەکە هەڵتەکێنی ئەدویست ئەم حکومەتە ڕاستکەیەوە لار بووە سارەکەی خەریکە وەردەگەڕێ کەشتەکان بەراوبەریەتی با وەرنەگەڕێ هەمومان غەرق نەبین ئەمە چاکسازیە ئەمە ئیسلاحاتە ئەبێ ئەم خاڵانە ڕەچاو بکرێ یەکەم هەدەفی خۆپیشاندانەکە ئەو کەسەی کە دەچێ بزانێ بۆ دەچێ نەک هەر کەس فیکەیە کراو تۆ ڕاپەڕی هەر بە دوو کەوی بزانە هەر شتێ چویە ناویەوە برای گەنجم بە تایبەت برای تازەلاو بزانە هەدەفت چیە لەم چوونە ناشیرینە تۆ نەزانی بۆ دەچی و بۆ هاوار دەکەی هەدەفەکە دیاری بکرێ بڵێن خەڵکینە ئەم خۆپیشاندانە بۆ ئەوەیە زەمەنێک بدرێ بە حکومەت بڵێ لە مەسافەی دوو مانگە مانجێکە پانزە ڕۆژە ئەم خاڵە چارەسەر نەکەی من دووبارەی دەکەمەوە لیژنەیەکی سەرپەرشتیار هەبێ بە متابعەی ئەم داخوازیانەی تۆ بکە حکومەتیش جوابی بداتەوە بەڵام جوابی درۆینە نا جوابی پینە و پەڕۆ نا جوابێک نا کابرا لەسەر تەلەفیزۆن بە میلەت بڵێ ئەگەر دوو هەزار و هەشت کارەبا چاک نەبوو حکومەت هەڵوەشێنن دوو هەزار و یانزە شەو کارەبا لە جاران خراپتر دەبێ نابێ ئەوە نا بڵێ پێم ناکرێ بڵێن کاکە ئەو خۆپیشاندانی کە تۆ داوای لە من دەکەی وەڵی لە سەلاحیەتی منە نییە حکومت ئەمڕۆ ئەوەندەی توانا هەیە بەڵام با سەبر بگرین بەڵام با بە دواداچوونی بۆ بکەین ئەوە خاڵی یەکەم خاڵی دووەم مافی ئەو کەسەی کە خۆپیشاندانەکە دەکا هەموو کەس لە وڵاتان ها سیستمێک هەیە نابێ هەموو کەس بەشداری خۆپیشاندان بکا معقولە لە وڵاتی ئێمە دەبینی مناڵێک لە شەشی سەرەتاییە عمری یانزە ساڵ دوانزە ساڵە معقولە مناڵی شەش ساڵە لە پۆلی یەکی سەرەتایی لە خۆپیشاندا نابێ کە نەدەزانێت دنیا چ باسە هەر گوێی لە خەڵک بۆ بە دوو دەکەی وازانێ مەولودیە نابێ کاکە ئەبێ ئەبێ تەمەن دیاریکراوێت تا هەژدە ساڵی بۆ نییە دەنگ بدەیت کەواتە ناشزانی دنیا چ باسە بووی بە هەژدە ساڵ بچۆ ڕیزی خۆپیشاندەرانەوە ئەبێ ئاستی سەقافی ئەو کەسە جێل و نەفام نەبێت دوور لە ڕووی خۆپیشاندەران و گەنجان ئەها خوێندکارانی زانکۆی سلێمانی کە خۆپیشاندان گەیشتە زانکۆ ئەها دڵۆپێ خوێن نەڕژا دروشمی بەهێزیش دەڵێ دەشزانێ دەڵێ چی دەشزانێ داوای چ دەکا لە شوێنی خۆشیدا دەنگی شەڵی بڕیوە ئاستی ڕۆشنبیری نەک یەکی ئیبتیدایی خۆپیشاندان بکە ئاستی تەمەن گوناحە گوناحە ئەو منداڵە بەیانی یەک سەر لە بیکەیسی بتەقێ زراوی دەتەقێ هەتا ماوە دیمەنی خوێنێک لەبەر چاوی لا ناچێ قەل لە بیری ناچێتەوە دونیا ئەو منداڵە شێت بێ ئاخری نابێ ئەبێ ئەو کەسەی خۆپیشاندان دەکا ئەویش ڕەچاوی حاڵەتەکەی بکرێ و حکومەتیش پاسەوانی لێ بکا ئاوا تەوقی بکا نەهێڵێ ئەم گەنج و لاوە بە هەدەر بڕوا سێیەم مافی ئەو کەسەی خۆپیشاندانی دژ دەکرێ ئەو کەسەی کە سیستەمەکەی بەدڵن نییە حکومەتە لایەنێکە جیهەتێکە ئەبێ ئەویش ڕەچاوی مافی بکرێ نابێ بوختانی بۆ بکەی نابێ کارێکی وا بکەی جنێوی پێ بدەی وشەی ناشرین بەکاربێنی دروشمی کورت و پوخت نابێ بیناکەی بسووتێنی ئەگەر ڕقت لە حکومەتەکەی تەنانەت ئەگەر ویستت حکومەتەکەش هەڵتەچێنی دەستور وایە دەستکاری بینای حکومەت نەکرێ ئەها ئێرانیەکان چەند عاقڵ بوون شای ئێران کە هەڵا لە حەفتا و نۆدا تا ئێستا حکومەتی ئێران بە قەدە بیرە نەوتێک استفادە لەو لەو چای ئەو دەکا خەڵک بلیتێک بە 50 دلار دەبڕێ بەس بۆی سەیریکە چایەکەی نیوە خواردوەتەوە نیوەی تێدا ماوە زەلامێک دەستکاری ئەو پیاڵەی نەکردووە فەرشی ئاوریشمی لێیە بایی دە ملیۆن دۆلارە لە ئاوریشمی خالص دروست کراوە شوشەبەندیان بۆ کردووە زەلامێک دەستی نەکەیشتووەتە تا ئێستا دە لێرە بۆ هەر هەمووی تاڵان دەکرا ئەها ئەم هەموو بینا حکومیە لە ئینتیفازەدا تێکچوو بەعز زەرەدی کرد هەر کورد پێویستی پێی بوو کاکە تۆ ئەگە حکومەتەکەش فەڕز نادەڕوخێنی خۆ دەبێ بە تەنابی حکومەتێشکەت هەبێ ئەو حکومەتە بینای دەوێ کەلوپەلی دەوێ دەستگای دەوێ پۆلیس و ئاسایشی دەوێ بۆ ئەوە دەڕوخێنی ئەخە بینا ناکرێتەوە ها ئێمە لە ئینتیفازە چ زەرەدێکی گەورەمان کرد ئەو هەموو شۆفڵ و گرێدەر و تانکەرە ئاودیو کرا ئێستا ئەوەی کە دێت ڕبعێکی ئەوەی جارانیش چاک نییە چوارم ڕەچاوی خەڵکی بێلایەن بکرێ شەر نییە هەموو خەڵک لەگەڵ خۆ پیشاندا نەبێ خەڵک هەیە نەخۆشی دەروونیەتی بە قاوقیش قەڵسە خەڵک هەیە تەعزیەبارە خەڵک هەیە خەمبارە خەڵک هەیە بەو زروفە ڕازیە کاکە هیچ عیبی نییە بۆ خۆی باشە تۆ ئێبە ڕەچاوی ئەویش بکەی خەڵک هەیە کاسبکارە ڕۆژانە دینارێک پەیدا دەکات نابێ مەترسی بخەیە سەر ژیانی ئەو عەرەبان چێش نابێ مەترسی بخەیە سەر ژیانی ئەو دایک و باوکەی ڕۆڵەکەی دەچێت بۆ مەکتەب هەتا دێتەوە دڵی ئاوا دەکا ئەڵێ بە تەقەیەک نەبێ مناڵەکەم تێدا نەچێت چونکە ئەو مناڵە دەچێت بۆ خوێندن ژیانی مەخە مەترسیەوە ئەبێ ڕەچاوی حاڵەتی ئەویش بکەیت پێنجەم هێز بەکار نەهێنرێ ئەگە خۆپیشاندەرەکە لە ڕێڕەو لایدا ئەمە هەموو یاسای خۆپیشاندانە ئەمە هەموو یاسایەکە ئیسلامیش لەگەڵیەتی ئیسلام پێش خەڵک دابینی کردووە ئەو بەردی تێگرتی تۆ ئاوی تێبگرە ئەو بەردی تێگرتی کە نابێت پێشت گرێ با قسەت تێگرێ بە قسە وەڵامی قسە دەدرێتەوە بە حیوار و گفتوگۆ بە مزەکەرات پێشکەشکردن کە بەردی تێگرتی هەر ناچاری کردی تۆ ئاوی تێ بگرە یەک حەریقی لێ بدە بە ئاو بیخە بۆ دیوە هەر ناچار بووی نەگەڕایەوە تۆش بۆت هەیە بەردێکی پێدا دەیەوە بەڵام مافی ئەوە نییە گولەیەک بە کەسێکەوە نەی هەموو سیستمێک شوێنی خۆی هەیە خۆپیشاندەران ئەبێ حرمەتیان بگیرێت کەس نەڵە خۆپیشاندان هیچ نیە خۆپیشاندان دەیان حکومەتی هەڵتەکاندووە لە چواردەی جولای 1970 دا فەڕەنسا لە شاری پاریس حکمی پاشا کارلس بەس بە چەپڵە ڕێزان ڕووخا لە هەزار و نۆ سەد و حەفتا و نۆ دا لە گۆڕەپانی ئازادی تاران حوکمی ڕەزا شای گۆڕبەگۆڕ بەس بە چەپڵەی خەڵک ڕووخا لە هەزار و نۆ سەد و هەشتا و نۆ دا پارتی کۆمۆنیستی چیکسلۆڤاکیا کە پێی دەوترێت شۆڕشی نەرم بەس بە چەپڵەی میللەت ڕووخا لە گۆڕەپانی تەحریری قاهیرەدا لەبەر چاوی خۆمان دوای نۆزدە ڕۆژ حوسنی مبارەکیان ناچاری هەڵاتن کرد لە تونس بە هەمان شێوە لە کوردستانیش دەیان خۆپیشاندان کراوە سەد خۆپیشاندان لەم کوردستانە کراوە زەمانی بەعس دژی دیکتاتۆر لەناو خۆدا دوای حکومەتی کوردی و ئاڵای کوردی دەیان خۆپیشاندان کراوە ئەم حیزب دژی ئەو حیزب ئەو دەسەڵات دژی ئەو دەسەڵات ئەم دژی ئەو بەڵام هیچیان بەقەدەر ئەمەی دوایی خەفەتبار نەبووین پێی ئەوەی لە حەفتەی شوباتا ڕوویدا چونکە کەس خۆی ناخا بە خاوەن چونکە دوای ئەوەی خۆپیشاندانێک کرا بەداخەوە تا ئێستا سەد و سی کەس بریندار چوار شەهید شەهیدەکانیش چێن دوو چینی مەزڵومی ئەم میلەتە یەکەم خوێندکار و تەلەبە دووەم پۆلیسی پارێزەری مافی میلەت هەر ئەو دوو چینە کوڕی شێ کوڕی فەقیرترین خەڵکی ئەم وڵاتەش داماوە چێ یەکیان لەوانە تاقانەیە کە پێنج خوشکی هەیە و یەک کوڕیکەی نییە کابرا باوکی بەس ئەوەی ڕۆژانە دەژیا کوڕی یەک مەسولی پێوە نەبوو یەک بەشەرێک بۆ خۆیان بەشداریان نەکرد پۆلیس و قوتابی دوو چینی بەریئی ناو کۆمەڵگە سەد و سی کەس بریندار تەلەبەیەکی کلەی هەندەسەی تێدایە یەک ساڵی ماوە جامیعە تەواوکە گوللە بەر فەقراتی پشتی کەوتۆ شەلەلی کاملی دەماغ بوو ئەو هەموو ڕەنج و خوێندنە یەک ساڵ ببی بە ئەندازیار ئێستا هەتا ماوە ئەو ئێستا قسەشی بۆ ناکرێت بە کەوچکەچاک ئای بە دەما دەکەن ئەمانە ئەمە ئەسەفاتە ئەوە بەڕاستی گریانی دەوێ ئینسان ویژدانی دەهەژێ خۆپیشاندان بۆ حەق داواکردنە لە ئیسلامە خوا حەقی داویە زەمەنی پێغەمبەرە ساسە من ئەمە ئەمەی ئەم خاڵە ڕوو دەکەمە کاربەدەستان ئەبێ ئەگەر مسلمانن ئاوا ڕەئی میلەت وەرگرن ئێوەش ئافرەتێک لەگەڵ مێردەکە مێردێکی پیر عمری حەفتا ساڵە پەنجا ساڵ لەگەڵ ژنەکەی ژن و مێردن پێنج شەش مناڵیان بووە فەقیرە دەست کورت و نەدار شەڕ دەکەوێتە نێوانیان پیاوە ڕقی هەڵدەستێت دەڵێت تۆ بڕۆ وەکو پشتی دایکم وای ڕۆ وەک دایکم وای لە پێش ئیسلامە ئەم قسەیە تەڵاق بوو واتە هەرگیز ئەم ژن و مێردە ناندەتوانی بەیەکەوە بژێنەوە ژنەی داماو هاتە خزمەت پیان سا سەلم زوڵم لێ کراوە داوای حەقی خۆی کرد دەنگی بەرز کردەوە کەس بۆی نەدەنگ بەسەر پێغەمبەرا بەرز کاتەوە بەڵ ژنەکە وتی ئەی پێغەمبەری خوا زوڵمم لێ کراوە گەنجەتیم ڕۆی لەگەڵ ئەم پیاوە حامیلە بووم بە پێنج شەش مناڵ بە کەڵکی شوکردنەوەم نەماوە ژیانم دەم دەم و دانم نەما هەرچی هێز و توانام هەبوو بێ پێکەوەنانی کولانە خانوویەک لەگەڵ ئەم پیاوەدا کردم وەڵڵا ئەی پێغەمبەری خوا ئێستاکان لەبێ ئاوا بە دەستی خاڵی لەو ماڵە بە پیری بڕۆمە دەرەوە ئەی پێغەمبەری خوا ستەمم لێ کراوە مافم بۆ بستێنە پێغەمبەری خوا فەرمووی وەڵڵا هیچ ئەوە یاسایە ئەبێ ئاوا لەو ماڵە بڕۆیە دەرەوە پێش ئیسلام ئاوا بوو هیچ چیشی نەدەدرا ژنەکە داماوە ئەبێ بڕۆی خۆت خزمەتکاری ماڵان بکەیت سورەتی گفتوگۆکردن داوای مافکردن قد سمع الله سورەتی قد سمع الله هەموو فەقێیەک و جوز قورآن خوێنێک دەیزانێ بۆی جوزەکەش دیار بێ لەبەر چاوی خەڵکە لە یەک ئاەتا خوا دەفەرمێ قد سمع الله بەڕاستی و بە تاکید خوا بیستی خوا بۆ خۆی گوێ ڕاگر لە چێ قەولە لەتی لە ژنێک ئەو کەسانی دڵێن ئیسلام مافی ژنی خواردووە ها ژنێک خوا بەو عەزەمەتی خۆیەوە خالقی گەردوون گوێ ڕاگر لە ژنێکی زوڵم لێکراو واللە یسمع تحاورکما دیسان قورئان دووبارەی تێدا نیە کەچی وشەکە دووبارە دەکاتەوە خوا بۆ خۆی جارێش کە ئەی محەممەد دەنگی تۆ و ئەوی بیست سبحان الله تحاورکما ئەلفی ئیسنینە ئەلفی مسەنایە بۆ هەردووکیان تۆ ئەی محەممەد پێشەوای پێغەمبەران خوا بردیە ڕیزی ژنێکەوە کە داوای مافی خۆی دەکا نەیفەرمە ئەو ژنە بێڕەوشتە ئەو ژنە دەنگ زلە نەخێر خوا بۆ خۆی گوێی لە دەنگی تۆ ئەو گرکە قسەتان دەکرد مادام داوای مافی خۆی دەکات خوا ڕێز لەو ژنە دەگرێ إن الله سميع بصير بەڕاستی خوا بۆ خۆی بیسەر و بینەرە واتە نەک ئەی کار بەدەست کە تۆ نەخوای خەڵکی نە هیچی خەڵکی مافی خەڵکە پارەی خەڵکە لەلاتە دەی تۆ کە خوا بۆ خۆی لە عەرشی عەزیمەوە گوێ بیستی ئافرەتێک بێ دەی تۆش فێر بە سەمیع بە بەسیر بە هەم گوێی لێ بگرە لە خەڵکەکە هەم حاڵیشی ببینە لێی بێ ئاگا مەبە لە سارەی جام ڕەشەوە میللەت نابیندرێ لە تەلاری حەوقاتەوە مێرولە نابیندرێ ئەبێ لەناو خەڵکا بژی گوێی ئین الله بە تەکید یعنی گوێ قسەکانی بە هەند وەربگرە بە هەندوری بگرە ئەوە دڵسۆزە ئەمجا چارەسەریشی بۆ بکە دەفەرمێ پێغەمبەر سەڵ بانگی کرد فەرمووی مژدەت لێبێ چارەسەری هەموو کێشەی ئوممەتی ئیسلام بەهۆی ئەم دەعوای تۆوە کرا حاڵەتی زیهار کە لە قورئانە نامەوێ باسی بکەم هاتە پێشەوە خوا چارەسەرەکەشی بۆ دانا واتە ئەی کار بەدەست نەک هەر گوێ لە میللەت بگرە بە درۆ بەڕێی بکە بەڵکو مافەکەشی بدەیە بەڵکو چارەسەرەکەشی بۆ بکە ها قورئان چۆن باسی ئازادی مرۆڤ و داواکردنی مافی خۆی دەکات مافی خۆتە دووەمیان ئیبن عومەر دەفەرمێ لە خزمەت پێغەمبەرەوە صلی سەلەم خەڵکی سەرەیان گرت و خواردەمەنیەک هاتبوو هەندێک پارەی زیویشی لەگەڵ بووی ئەو سەردەمە لە کۆشی بلالی حەبەشیدا دزداشەکەی هەڵدا بووانێ لە کۆشیدا و پێغەمبەر صلی چنگی پێدا دەکرد ئێکی چەند درهەمێک و مستێک خواردنیە دانێ کابرایەک لە بیابانەوە هاتبوو کابرا برسیە کاکە برسیەتی ماڵ و منداڵی هەیە هیچ شک نابا هاتووە وتیانەوە چەوتیان وڵاو پێغەمبەری خوا شتی تەوزیع دەکا وتی ئەی لە خوا بەزیاب منش هاوڵاتی ئەم وڵاتەم و دەمەوێت بەشم بدرێ کە چوو سەرەی دوور بوو هیوا هەیە بێ سەبرە پێغەمبەری خوا ئەم دەرسەی بەکار بەدەستان گوت ئەگەر بوختانیشیان بۆ کردی ئەگەر شتەکە واژ نەبوو قەڵز مەبە هەر گوێی لێ بگرە لە دوورەوە هاواری کرد اعدل یا محمد نەشی گوت ئەی پێغەمبەری خوا خوا بەو عەزەمەتی خۆی نافەرموێ ئەی محەممەد ئەو کابرا بێئەدەبی کرد ئەی محەممەد عادل بە نابینم تۆ بە عەدالەت شتەکان دابەشکەی سبحان الله رخنە لە چێ لە پێغەمبەری خوا دادگەر بە دەبینم بە عەدالەت شتەکان دابەش ناکەی مستەکان وەکو یەک نین سەحابەش فەرمیان واللهی پێغەمبەری خوا والله هەمووی بە عەدالەتە پێغەمبەری خوا فەرمووی وای حەق هاوار بۆ تۆ ئەگەر من عەدالەت نەبم لەسەر زەویدا کە پەیامی خوام پێیە کە هیچ بۆ خۆم لەوە گل نادەمەوە ئەیە بە چی عەدالەت بێ حەزرەتی عومەر فەرمووی ئەی پێغەمبەری خوا ئەو منافقە با لە ملی بدەم ها پاسەوان دێتە جواب پیاوان فەرمووی ناوازی لێ بێنە پەنا دەگرم لە خوا لەوەی بوترێ محەممەد هاوڵاتێکی خۆی کوشتووە یعنی هەر وەختێ حکومەت هاوڵاتی خۆی کوشت نیشانی تێدا چوونیەتی پێغەمبەری خوا ڕێگەی نەدا فەرمووی وەرە دەستی بەسەرا هێنا پارەی باشی دایە فەرمووی ئێستا چۆنە وتی ئەی ماڵ داوا بێ پێغەمبەری خوا محەممەد بوو بە پێغەمبەری خوا وەرە وەرە بزانە ئەو برسیەتی لە بیابانەوە هاتووە دڵی پڕە لە برین پێی ناڵێ ئەی پێغەمبەر ئیعلی لیا محەممەد بەو لەفزە واش پێغەمبەر توڕە نابێ پێغەمبەر کار بەدەستانی فێر کرد بە عمل ئەگە گولەت پێوەندرا ئەگە قاچت بریندار کرا ئەگە بەرباران کرا لەلایەن هەرزە و منداڵەوە وەکو ئاگر و ئاسنیان بەسەرا دەبارێنێ پێغەمبەر فەرمووی نا هەرگیز شتی وا نابێت چونکە خوا منی بە ڕەحمەت ناردووە ئەمانە جەماعەتێکن خراپیان کردووە ئەی ئەو ژن و منداڵە ئەی ئەو بێتاوانە ئەی ئەو کەسەی ئاگای لە هیچ نییە ئەی ئەو کاسبکاری کە لەسەر کاسبیە ها پێغەمبەر ئەوە شێڵەت کردەوە وڵامی ئەو بەردانەی بە دوعای خێردایەوە فەرمووی خوا هیدایەتیان بدەی خوا هیدایەتیان بدەی ئەوانە نازانن ئەوانە نەزانن بۆیە بەربارانی پێغەمبەرەکەیان دەکەن بە عەلی و معازی فەرموو کە کردنی بە کاربەدەست وەڵڵاهی سەرۆکی حکومەت کاربەدەستانی حکومەت کە کاربەدەستێکت دانە کاکە تۆزێ ئامۆژگاری بکە فەرمووی بەشیڕا وەلا تونەفیڕا بۆ چوون بۆ یەمەن فەرمووی ئەمە قسەم بێ بەس ئەوەندە ها چوار کەلیمە مژدە بە خەڵکی بدەن ڕووخۆش بن وەلا تونەفیڕا خەڵکی مەکەن بە دوژمنی ئەم حکومەتی دینی و ئیسلامە فەرمووی کابرا کە چوویە دایرەکە ئەها بە سەیتەرەدا دەڕۆی کابرا هێندە بە حورمەتەوە فەرموو براکەم ئەی لە خوا بەس لەخوا حکومەتی کوردی خۆشە ها کابرا چەند بە ڕووی ها دڵت پێی گەش دەبێتەوە تخوا وایان نا ئەچێ دایرەیەکی شەوەک سەلام دەکەی کابرا جواب ناداتەوە سلام دەکەی سەر هەڵنابڕێت موبایلەکەی خۆی جگەری فیشکەی دێ کە ممنوع لە دایرەدا ئیمزای دڵ بڕۆ بەیانی وەرەوە کۆبوونەوە هێمدی تێ دەرەوە حەزار جنێ بۆ حکومەتە دەڵێ فەرمووی تونفرا تۆی کاربەدەستی وا دەکەی حوکمە ناشرین دەکەی وەیەسیرا کاراسانی بۆ خەڵک کە وەلا تعسیرا کارگرانی مەکە ئیمزایەک ئەمڕۆ دەکرێ قەیچەکە با چارە جێ دەوامی شیلا دابێ کوڕە لەبەر دەرگاش بۆی بگەڕێەوە بڵێ براکەم قەیچەکە جا بۆ لەولادەیەوە بگەڕێ وەرە وەڵی دەوامیش نەماوە ئیمزاکەت بۆ دەکەم حتا ماوە مەمنونی حکومەتەکەشت دەبێ مەمنونی تۆش دەبێت تۆش هیچ لە دەست ناچێ بۆ بڕوا بەیانی بێتەوە بۆ ئیمزایەک هەر ئاسانی بۆ خەڵک بکە نازانێ ڕێنمایی بکە پێغەمبەر ئەوە پەیامی بوو و لە عیبادەتا فەرمووی ئەی کاربەدەستان ئاگاتان لە میللەت بێت لە کوێدا لە عیبادەتی خوادا ڕەچاوی حاڵ باردۆخی میللەت بکا معازی کوڕی جەبەل کاربەدەست بوو لە یەمەن و ئیمامی پێشنوێژی بوو کاربەدەستان ئیمامیش بوون فەرمووی معاز لە زستاناندا نوێژی بەیانیان با لەگەڵ هاوینان فەرقی هەبێ فەرمووی سبحان اللەی پێغەمبەری خوا نوێژ هەر نوێژ نییە فەرمووی نە لە زستاناندا شەوگار درێژە خەڵک تێرخەو دەبێ کە بانگیدا هەمووی دە دەقە ڕاوەستی و یەکسەر نوێژەکەی بکات چونکە هەموو خەڵک دێ بۆ مزگەوتێ لە هاویناندا شەوگار کورتە خەڵک ماندۆ خەوی زۆر دێ بە حاڵ خەریکی زەردەبی ئەو جەماعەتی بەیانی بکە بۆی خەڵکە کە فریای نوێژی بەیانی کەوێ نەیفەرموو خەڵک واجبە حەدەبێ لە کاتی خوا بێ بۆ مزگەوت عیبادەتی خوایە خۆ بۆ خۆی نەکا فەرمووی لەوێشدا دەبێ ڕەچاوی حاڵی میلەت بکەیت ئەها میللەت چەند گرنگە ئەی کاربەدەست بەم شێوەیە ئەم ئیسلامە ڕەحمەتە هەزار و دووسەد و نەوەت و یەک ساڵ حکمی نیوەی ئەم سەر زەوی کرد پەیامی پێغەمبەر صلی الله علیه وسلم هەزار و دووسەد و نەوەت و یەک ساڵ نیوەی ئەم سەر زەوی پەیامی پێغەمبەر بەسەر کێدا بەسەر نەوەت و هەشت میللەتە میللەتی زمان جیاواز نەتەوە جیاواز گەل جیاواز سنوورێک لە نێوان کەسیشان نەبوو نیوەی ئەم دنیا پاسەپۆرتی نەدەویست نیوەی ئەم دنیا تەسکەرەی نەدەویست بەس لا اله الا الله محمد رسول الله دارالاسلامە بە هەموو کافر و مەزیدی و کاکەیی و نازان مەسیحی و جوولەکەش کە تێدا بوو هەمووی مافی پارێزراو بوو ئەو وەختە کوردستان کوردستان بوو یەک کوردستانی گەورەمان هەبوو لەژێر سای دەوڵەتی ئیسلامە پێیان دەبوو ویلایەتی کوردستان ئێستا ئێمە بۆ سەندنەوەی کەرکوک بەس خەریتەی دەوڵەتی عوسمانی ئیسلامیمان بەدەستەوەیە بەس لە چوارچێوەی ئەو خەریتەی مسوڵمان کێشاوێتی کەرکوک کوردستانە بەس لەوێدا کەرکوک کوردستانە بەڵام سبحان الله هاتن فێڵیان لەو میلەتەکە وتیان ئیسلام کۆنەپەرستیە فکری کۆمۆنیستی فکری سۆسیالیزمی فکری پێشکەوت و خوازی بیری نوێ ئیسلام باوی نەماوە کاکە مە 1291 ساڵ لەسە حکومە بیگۆڕن وەڵا هاتن ئەوەیان دەستکاری کرد بە حکمی بەشەر پەیامەکەی خۆیان پێچایەوە پەنا بەخوا ئەزانت چی ڕوویدا لە ماوەی دە ساڵدا لە حربی عالمی یەکەم و دووەم بە هەردووشان دە ساڵی خایاند کافرەکان کە حکمی ئەم سەرزەویان گرت نەوەت و نۆ ملیۆن و سێسەد و سی و چوار هەزار و سەد و هەشتا و یەک کەسیان لە یەک کوشت چوار هەزار و سێسەد و سی و هەشت ملیار دۆلاریان زەرەر لە یەکدا ئەها حکمی خوا کە لاچوو بەشەر چ بە بەشەر دەکا وڵاتانی عەرەبی پارچە پارچە کران سنووریان بۆ دانرا کوردستانی ئێمەش وەکو گۆشتی قوربانی لێ کرا هەر پارچەی بۆ لایە ئەوە ئیسلام ئێمە وای لێ نەکرد کە حکمی ئیسلام نەما کوردستان بوو بە عێراق و تورکیا و ئێران و نازام سووریا ئەینا یەک کوردستانی گەورە هەبوو لەژێر ئاڵای لا اله الا اللهدا کۆمەڵێک خەڵکیان کردە سەرکردەی وڵاتانی عەرەبی و ئیسلامی دوو سیفەتیان هەبوو جەلاد لەگەڵ جەردە جەلاد و جەردە جا بە نمونە بۆ دڵم دەکەمە لە تونسدا دوای سی ساڵ نەتان بینی زین العابدینی کوڕی عەلی کە حکومەکەی هەڵتەکا ئەمجا ئاشکرا دەبێ کابرا لە ماوەی سی ساڵی تەمەنی حکومڕانیدا دایرەی ئەمن و ئیستیخباراتی ڕاسپاردبوو ئەوە جەلادە چاوەدێری ماڵەکان بکە بزانە ماڵی کێ لەگەڵ بانگی بەیانیدا کە بانگی شەر نەبووە لە وڵاتەکەدا لە ژووری مزگەوت تا دەبوو موازینەکە بە بێدەنگی بۆ خۆی بانگ بڵێ کێ گڵۆپی هەڵکرد تاکید لە ماڵەکەی بکەن دوای بەهانەی پێ بگرن ئەو گڵۆپە نیشانەوە بۆ ماڵە نوێژی بەیانی دەکەن پەک وەرە نوێژی بەیانی لە ماڵی خۆتا لە مزگەوتی شانە نەوێری نوێژەکە بکەی هەها خوا چۆن شەقیتی هەڵدا ڕیسوای کرد لە بواری جەردەیی و دزیدا ڕۆژنامەی لۆمۆندی فەڕەنسی لە ژمارە 139 خۆیدا تەماشای کەن دەڵێ ژنی ژنەکەی کە لەیلا تەڕابلوسی بوو بایی 90 ملیۆن دۆلار تەنونیوێک ئاڵتونی عیارە 24 لەگە خۆی برد کە هەڵات ئەوە هەر بەس ئاڵتون ساڵی 1992 ئەم ژنە ساڵۆنی هەبووە ساڵۆنی سەرچاکردنی ژنان ئەوەندە دەستکورد بووە بنەماڵەیەکی فەقیر و هەژار لە شای و حەفلەیەکە ئەم پیاوە چاوی بەمەکەوت ژنی دووەم واتە ئەمە ژنی دووەمێتی ژنی بەسەرهێنا بە ژنە کۆنەکەی ئەم ژنەی مارە کرد لە 1992 بۆ 2011 یەک تەنونی و ئاڵتونی هەر دزی هەرچی بنەماڵەکەی بۆ هەموو شەریکە و کۆمپانیایەک لەو وڵاتەدا خستایە ژێر دەستی ئەو ژنەوە کاربەدەستیش هەیە لە کوردستانە پێتان ناخۆش نەبێ عینی لە لەیلا تەرابلوسیە ئەی کاربەدە ژنە کاربەدەستیان نەگر لە مەتارەکە بە فەردە دۆلارەوە بیبا بۆ خاریج لە میسر حسنی مبارک خەڵک سی دۆلاری لە مانجەکە دەست دەکەوێت کە هەڵات حەفتا ملیار دۆلاری لەگەڵ جەمالی کوڕی برد لە لیبیا معەمەر قەزافی کە ئێستا ئاوا بە ئاگر و ئاسن دیفاع لە حکومە دیکتاتۆرەکەی دەکات ئەو شێت هەڵوکە ئاخر هەر شێت و شور شێت و شور چل و دوو ساڵە لەسەر ئەو حکومی وڵاتەیە لە یەک شەوە لە یەک شەوە سەیف الاسلامی کوڕی کە بۆ ناوی ئیسلامی پێناشین کە سەیف الاسلام سەیفی جاهیلی لە یەک شەوە یەک ملیۆن دۆلاری داوە بەکچە گۆرانی بێژێکی لوبنانی لەوێ گۆرانی بۆ بڵێ لە یەک شەوە یەک ملیۆن دۆلار بۆ گۆرانی بێژێک پێتان ناخۆش نەبێ ئەگەر بڵێم لە کوردستانیشا گۆرانی بێژی وا هەبوو بە زنجیرە شوقەی پێشکەش کراوە لەلایەن حکومەتەوە لە سعودیە پایتەختی ئیسلامەتی لە 22 دوی 2011 دا دو سێ ڕۆژ لەمەوبە شا عەبدوڵای سعودیە بەس لە خۆشی ئەوەی لە خۆشیەکەی چابەوە لە ئەمریکا هاتەوە بە سەلامەتی و نەمر 35 ملیار دۆلاری کرد بە خێر بدرێ بە فەقیر و هەژار باشە 35 ملیار دۆلار بەس خێر بێ ئەبێ سەرمایەکەی چەند بێ ئەی هاوار ئەخوانیە سی و پێنج ملیار دۆلار بکەی بەخێر ئەبێ سەرمایەکەی بە ملیارەها ملیار بێ والله حەفتە هەزار ماڵ لە سعودیە بە قشپلی حشتر نان دەکەن ئەمە ئەمە ئەمە ئەم جەلاد و جەردە جەلاد لەگەڵ جەردە خۆ عێراق ژەوە پێویست ناکە باسی بکەم لە حەفتاونۆ کە سەدام هات لە یەک ساڵە سی و سێ هەزار کەسی کوشت بەس لە یەک ساڵە لە هاتنە سەر حکمیان ساڵی حەفتا و نۆ عێراق شانزە ملیار دۆلاری داندراوی لە بانقی نێودەوڵەتیدا هەبوو یەک دیناری عێراقی سێ دۆلاری کردو هەمووتان شاهدن کە شەڕی عێراق ئێران تەواو بوو دوای هەشت ساڵ سەد و شانزە ملیار دۆلار عێراق قەرزار بۆ دوای یەک ملیۆن کوشتاریشیدا بە بەلاشیش ئەها حکم بێدینی چۆنە چوار قەزا و سی ناحیە و پێنج هەزار دێشی ئەنفال کرد سی هەزار لەش فرۆشیشی بەش لە هەشتا و شەشە لە تایلەندی و سریلانکی و ڤێتنامی لە عێراق کردە دەرەوە چونکە ئینتاجی مەحەلی ئەوەندە لەش فرۆش دەرچوو بوو پێویستی بەوانە نەمابوو خۆشی دەکرد بە پیاوچاک لەولاو ئینتاجی شوێ دەردەکردن وڵاتەکەی هەڵتەکان ئەمجا بێجگە لە ئەنفال و کیمیاباران ئەوە هەر باسی مەکە هەشە ئێستا ئەوە ئەمڕۆ لە ڕۆژی جمعەدا ئەوە حەویجیان دەست بەسەرداگرەوە هێزەکانیان کۆکردێتەوە بەرەو کەرکک بێن و هێزی پێشمەگە بەرەو خانەقین دەڕوە ئەوە ئێستا بەعسیەکان جارێش کە لەم زروفەدا ئیستیغلالی وەختەکان کردەوە و سەر لەنوێ ڕسمی سەدامیان دابەش کردەوە بەسەر خەڵکە لە بەرچاوی میدیای جیهانیدا کوردستانی خۆمان دابەش کرا پەلەمەکە وتاری جمعەیە چارەنووسی میلەتەکە لەبەر چاو بێ ئەمە مێژووە ئەمە ڕاستیە بێدینان دابەشیان کرد هەرچەند هەژار بووین بەڵام دڵخۆش بووین هەرچەند نەدار بووین بەڵام برا بووین لە هەموویەوە شۆڕشی کوردی دەستی پێکرد بۆ مافی خوا بۆ ئیسلام بۆ مافی ئەو میلەتە مەزڵومە کوردە لە 28 لەسەر 29 1925 بوو یەکەم سەرکردەی کوردی لە سێدارە درا ئەزان کێ بوو پیاوێکی ڕیشپی مەلا شێخ سعیدی پیران ئەتا تورک گرتی و لە سێدارەیدا شەوەکە مانگە شەو بوو سەری هەڵبڕی فەرمووی خوایە سوپاس بۆ تۆ کە ئێمەی موسڵمان شەویشمان وەکو ڕۆژمان ڕووناکە کابرای کەرەبەدەز وتی قوڕت بەسەر ئێستا لە سێدارە ئەدرێی دڵت تەنگ نییە وتی سوپاسی ئەو خوا دەکەم بە بەرەکەتی ئەو قورئانەی لە بەرمە دڵم وەکو ڕۆژی ڕووناک ڕووناکە چونکە ئیمانی تێدایە خوا سوپاس بۆ تۆ کە لە پێناوی خوا و میلەتی کوردا لە سێدارە دەدرێن بە ڕیشی سپێ و ئیعدامیان کرد یەک تەنەزولی لە حەقی کورد نەکرد چل کەسی لەگەڵ بوو هەر چلیان شەهید کرد چل کەسیان لە هاوڵانی لەبەر چاوی ئەو ئیعدام کرد بەس بۆی ئەم پیاوە پەشیمان بێتەوە چل کەس لەبەر چاوت ئیعدام کەن یەکێ لەوانە کە دوو ڕۆژ هێژرایەوە دوای ئەوە دکتۆر فوادی تاقانە بوو هەموو شێخ سعیدی پیرانتان بیستۆ بەس تخوا ئەم پیاوە گومناوە شەیە لە مێژوودا کە کەس ناوی نازانێ دکتۆر فوادی تاقانە لەو زەمەنەدا بوو بە دکتۆر لەو زەمەنەدا لە فەڕەنسا دکتۆری تەواو کرد باوشی بەس ئەو کوڕەی هەبوو ئەنواع شەریکات و کۆمپانیای ئەو زەمەنەی هەبوو دڵسۆزی کورد و کوردستان بوو لەگەڵ شێخ سەعیدا گیرا بابی ئەوەندە دەست ڕۆیشتوو بوو بە زەبری پارە هەرچی شێخ العەرەبی ئەو زەمەنە تورک بوو گرتی هەرچی شێخی تورک بوو گرتی چوونە لای مستەفا کەمال ئەتاتورک دەستی پێگەی وتی پاشا حکومەت چی لێم دەوێ دەیکەم بەس تو ئەو خوایە کوڕەکەم ئیعدام مەکەن ئەو تاقە کوڕم هەیە وتی بزۆر چاکە لەبەر خاتی ئەو پیاو ماقڵەنی ئیعدامی ناکەم ئەو وەرەقە سپیە وەرەقەیەکی لەسەر مێزەکە گو وەرەقەیەکی بچکۆلەی سپی وتی سێ وشەی لێ بنووسێ وعد بێ ئازاد بێ وعد بێ چ پۆستێکشی لەوێ دەیدەمێ لە حکومەتی تورکیدا بەس بنووسێ من کورد نیم بەس ئەوەندە من کورد نیم بابی کوتی کوڕە قومان لەوە ئاسانتر نییە وڵات چوو مواجهیان بۆ کردەوە چوو بۆ سجن بۆ بەیانی سعات نۆ ئیعدام دەکرا پەتەکە ئەوە خەتە سوورەکان لەملی دابوو وتی ڕۆڵە مژدەبێ ڕزگارت بوو وتی باوکە چۆن وتی وەڵا بەس بنووسە من کورد نیم تەواو بوو وتی ئاخر باوکە چۆن شتی وا دەبێ وتی کوڕە ڕۆڵە بۆ نابێ وتی ئەی خوا کوڕە کوتی خواش پێی خۆشە مەرگت ڕزگار دەبێت دوای بۆ خۆت ڕاکە وڵاتەکە بەجێ دێڵین گرینگەوەی تۆ ئیعدام نەکرێی وتی خوا ئاگای لێ من خیانەت لە دایکم ناکەم چونکە دایکم خیانەتی لە من نەکردووە باوکی ڕاچەنی وتی ڕۆڵە یعنی چی وتی باوەکیان ئەگە من بنووسم من کورد نیم ها بەس لەسەر نیەکە من کوردم لەگەڵ نیم بەس دوو پیتی فەرقە نی بەس لەسەر ئەوە ئەگە بنووسم من کورد نیم کەواتە دایکم لە پیاوێکی تورک حامیلە بۆ من من زۆڵم دایکیشم بە دەست نوێژەوە نەبێ شیری نەداوە بە من قەسەم بەخوا ئەی خوا ها ئەی لە بارەگای خوا بوختان بۆ دایکم کەم بڵێم کورد نیم لە تورکیەکەم سبحان الله ئەو پیاوە بە هیمەتە ئیعدام کرا قبوڵی نەکرد بنووسێ من کورد نیم هەتا خەڵک ئیسلام بوو ئاوا بوو ئەوە پێشەوانی میلەتی کورد بوون ئەی قازی بۆ ناڵێ کە پیاوی وەک قازی محەممەد هەتا مێژووی میلەتی کوردە دووبارە نابێتەوە بەرەو ڕووی یادەکەی ئەویش دەڕۆین لە سیویەشی سێی هەزار و نۆ سەد و چل و حەوت کاتێ هێنایانە پەتی سێدارە فەمووی حەمد و سەنا بۆ ئەو خوایەی ئەو دوعای لە شەوانی شەو نوێژادەم کرد گیرابوو وتم خوایە بە مرنێشی ئاکەزایی لەسەر جێ وەک پیرێژن نەمرم خوایە شەهیدیم بە نسیب کەی لە پێناوی ئیسلام و کوردایەتیدا ئەڵڵاه بە ئاواتەکەی خۆم گەیشتم دوژمنانی کوری عدام دەکەن وەڵاهی دوو سێ وشەی گوت دەڵێ بۆ ئەمڕۆ وتی کە چوە پەتی سێدارە وتی بەس ڕێگام بدەن دوو سێ کەلیمە دەڵێم دوای نوێژەکەی ملەتی کورد لەبەر خاتری خوا دەست لە دوژمنایەتی یەکتر هەڵگرن بەس ئەوەی وت چونکە ئیزانی ئەم میلەتە خۆ خوارە چی لە پەیدا دەبێ ئەی میلەتەکەم لەبەر خاتری ئەو خوا دەست لە دوژمنایەتی یەکتر هەڵگرن فەمووی تو خوا گرنگی بە مناڵەکانتان بدەن فێری هیچیان مەکەن خوێندن نەبێ چونکە بەس بە کاروانی خوێندن لە میلەتان پێش دەکەوین بەس خوێندن بابە ئەو تەلەبەی زانکۆیە گوناح نیە پشتی فەقەراتی بشکێنی تەلەبەی دووی متەوەستە لە مزاهرەدا بکوژی با بخوێنێ خوێندن لێی گەڕێ بەخوا مەکتەب حەیفە هیچ حیزبێ دەستی بخاتە ناو تۆ دژی ئەو پارێزگارەی وەرە کوڕەکەت بکە بە پارێزگار ها چەند تەلەبەمان مسلمان پێگەیشتن ئێستا لە دایرەکانە میلەت چەند ئیسفادەیان لێ دەکا بەس ئەوەی ود ئیعدام کراو بێمنەت شۆڕشی کوردیش لە عێراقا دەستی پێکرد بەڵام بەداخەوە ئەمەی عێراق خۆخۆری برینی کەس ناکولێنمەوە بەس بۆی دەڵێم ئەمە هەمووی بەس گوڕوگفێکە بەس کوڕی فەقیر زەرەت دەکا لە ساڵی نیوەی شەستەکان ساڵەکە ناڵێم بە دواوە تا حەفتاکان شاخی ئەم کوردستان نەما جیم و میم بە دوو یەکانەیکەن هەموو خەڵک دەزانێ لە هەفتا و نۆ شۆڕشی نوێی گەلی کورد سەری هەڵدایەوە هەموو حیزبەکان بەشداریان تیا کردەوە هەتا ساڵی هەشتا و هەشتی بەرەی کوردستانی شوێنی ئەم کوردستانە نەما ئەم و ئەو تەلاتینی بە دوو یەکا پێدا نەکەن ئەوەندەی کورد کوردی کوش لە بەعسیان نەکوشت ساڵی نەوەت و چوار دوای پەرلەمانی کوردستان کوتمانی شەڵا حکومەت ئەوە بوو بە یەک و تەواو و هەموو پێکهاتن لە نەوەت و چوار لەسەر ڕیزە دووکانێک چوار پێنج ساڵ چوار چوار هەزار پێشمەرگەی قارەمانی یەک کورد بەدەستی کورد لە دێگەڵ ئەوانە کوژرا لە پێناوی چی دوایش دەچنەوە سەر مێزی گفتوگۆ قوربان دەست لە ملی یەک دەکەن و قەل خواردن و مۆز خواردن و سیۆخ سێو خواردن و پرتەقاڵ خواردن هەر دڵی نەبان دیوە نەباران کێ بوو بە مزەحی برینی کەس ناکولێنەوە کوڕی ئەوانی تێدا کە لەو شەڕی ناوخۆدا ئەم حیزب ئەو حیزب نیە لەم وڵاتە یەکتری ڕاونە نابێ حیزب نیە بارەگای یەکتری نەسووتان بێ حیزب نیە یەکتری دەر نەپەڕان بێت حدودا حدودی بە یەک نەکرد بێ تەیارە و سەمتی نەهێنە یەم وڵات وڵاتی نەهێنابێتە سەر کورد دەبا بەس بێ تۆزە ئیسلاحەتمان کرد وعا خەڵک خەریب و تۆزە دەبوژایەوانە بەخوا تۆزە خەڵک وەزعی ژیانی خەریب و باش دەبێ ئا ئەم دوو سێ ساڵە مزگەوتێکی خۆش ڕوو لە خوا تۆزە گەنج بوژابەوە خوێندن تۆزە پێشکەوت بوو بەڵام بەداخەوە دیسان بەرهەمی بێدینی پێنج ملیۆن کەس لەم کوردستانی عێراقا دەژیا هەژدە بیر و باوەڕمان هەیە هەژدە ئایدۆلۆژیا من حسابم کردووە یەک حیزب جاران هەبوو حیزبی کوردی ئێستا سی و دوو حیزب لە کوردستانە هەیە سی و دوو حیزب هەمووی کۆپی و کراوی ئەم و ئەو و پیاوی ئەوە ئەم هەموو پارە بدەدرێ بەم حیزبانە چوارسەد و بیست گۆڤار و ڕۆژنامەمان هەیە گۆڤاری وایە بەس ئیشی جنێو بە مەلا و بە دین و بەخوا بە پێغەمبەر صلی الله ئەو هەموو وەرەقە لە ماعی بۆ چاپ دەکرێت چوارسەد و بیست گۆڤار ئافرەتان ژنان خانمان خوشکان ئەرن ناوێری بە کامیان بڵێ لەولا مامۆستا سەر بە فڵان حیزب بێ ناوێرم بڵێم خوێندکاران یان قوتابیان ناوێرم بڵێم گەنجان یان لاوان ناوێرم بڵێم سەوزی کە یان زەردی کە ناوێرم بڵێم کەناڵەکە بگۆڕە هەر وشەکەش سەرمان لێ تێک چووە بە قورعان لەو جمعە قسە دەکەی دەبێ بە حەزەرەوە قسە بکەی هەم هەمووتان دابەش کرد کاکە هەر سەرمان لێ شتێک تۆ بە قورعان ناوێری بۆی ڕەنگە کەس جل لەبەر دەکەی کراسەکەی ئەو گەنجە ئەو بەخوا لەوانەیە سەر بە جیهەتی فڵان کەس بێ توخوا ئەمە شارستانیەتە ئەمە پێشکەوتونە بەرهەمی بێدینیە کاکە خۆ ئەم چاکسازیە دەبێ ئیسلامەتی بیکا نەکەر حکومەت لە حەوت ساڵە تەنها لە سنووری شارەوە شاری سلێمانیدا بچنە بازرگای داری کەسێتی لە محکمەی سلێمانی تخوا خۆتان بپرسن لە حەوت ساڵە هەشت هەزار و حەوسەد و پەنجا و چوار ژن تەڵاق دراوە قەد میلەتی کور ئەوەی بەخۆوە دیوە لە هەموو کوردستانە لە دە ژن مارەکردن حاکم یەکیان تەڵاق دەداتەوە ئاخری بەرهەمی بێدینیە موبایلێکی ئاوا بۆ خزمەتی مرۆڤایەتیە ئامارەکەت پێ دەڵێم لە یەک ساڵدا بەس لە ناو شاری سلێمانی دە کەس کوژراوە چل و پێنج شەڕی عەشایری بووە لە دە مانگا لە ئاسیا سێڵ بپرسن تەنها لە ئاسیا سێ هەزار داوا لەسەر شەڕە موبایل کراوە ئەکەکە خوار حکومە خراپ نییە کابرا گەنمی کردووە لا کۆکەوە سەداوا لێمە دەکا کە پێشم ناخۆشە لە مزگەوتا بڵێم مامۆستا تخوا بەو خەڵکە بڵێ مانگایەکی هەیە بە حرامی شیرەکەی دەخوا ئەی خاتە ناو گەنمەکەی منەوە وا لە کۆتەرەیدا لەو کۆکە و کرژە بە سەزمانە بەگەش خەڵکا بچێ هەر ماڵوێران نەچێ هەر ماڵوێران ئێ معقولە تۆی مسلمانە ئەو خۆوە هەر حکومەت نییە چارەسەر لە کۆتایی دەڵم چارەسەر چییە چارەسەر ئەوەیە توخوا با کوردایەتی بکەین نەحک حیزبایەتی وەڵی حیزبی وا هەیە نیوەی ئەو عالەمە بە فیڕۆچێ بەس بمێنێتەوە بۆ خۆی کێشەی نییە کوردایەتی کاکە نەک حیزبایەتی با هەمومان کورد بین ئەها دکتۆر فوادی تاقانە بەس لەسە وشەی نی خۆی لە سێدارەدا تخوا با ئێمەش خیانەت لەو کوردە نەکەین با خیانەت لەو دایکەمان نەکەین کە بە زۆڵی لەدایک نەبووین بە دەستنوێژەوە لەدایک بووین لەسەر خاشی پیرۆجی کوردستان هەر کەسێ خۆ فرۆش بێ بە بێگانە کەواتە نیشانەوەی بوختانی بۆ دایکی حەڵاڵزادەی خۆی کردو داشی هەمووشمان حەڵاڵزادەیە لەم کوردستانەدا دایکانێکی ئێمە نازانی سترێج و پانتۆڵ چییە هەموو کراسەکان ئاودامان جارە شەش هەڵدەدایەوە هێندە خاوەن حیا و حرمەت بوون خیانەت لە دایکت مەکە ئەوەش براتە ئەوەش براتە کێ کۆمان دەکاتەوە ئەو مزگەوتە لەوەی لەم مزگەوتە تخوا کێشەیەکمان هەیە ئەنواع فکر و بۆچوونیشمان تێدایە حزبایەتی بکە بەڵام حزبایەتی وەسیلەیەک بێ لە خزمەت کوردایەتیدا هەر کەسێک کوردایەتیەکەی خستە مەترسێەوە بڵێ وا لەو حزبە بێبەریم کە کوردەکەم بکا بە قوربانی حزبایەتیەکەم بیپارێزە مەسئول نابێ کۆمپانیای هەبێ کاکە والله ئێستا قەلاری پەرلەمان دەردەچێ خۆ قسەی باشیش لە پەرلەماندا ئەمڕۆ دوێنێ کرا بەڵام چارەسەری ناکا مەسول محاسبە دەکەی ژنی کام مەسول هەیە معاشی نەبێ کوڕی کام مەسول هەیە لەگەڵ بەنزینخانە شەریک نەبێ دەیان باخی نەبێ وەز ئەو پێشمەرگە بەڕێزانە ئەوە نوری چاومانن ئەو پێشمەرگانی لەم سنورەدا من تکام وایە واللهی ئەم مزگەوتەکەشیان ئاوادان کرد ئەوەندە پاک و خاوێن ئەوەندە نوێشخۆن ها ئیسلامەتی چەند جوانە جاران پێشمەرگە چۆ دەیەکەوە بۆگەنی دەکرێت ئێستا پێشمەرگە هەموو زیکری خوا تەسبیحات سیواک لە دەما والله لە دوێنەوە دڵم پێیان دەکرایەوە یا ڕەبی خوا خوێنی ئەو گەنج و لاوانە نەڕژێ ئەرێ بەخوا ئەو پێشمەرگە داماوە پانزە شانزە سەوە لە ماڵی خۆی هاتووە دەرێ ژنی هەیە منداڵی هەیە ها تۆ چۆن ماڵ منداڵی خۆت خۆش بەخوا ئەویش وایە معقولە وەزیری پێشمەرگە بەقەدەر دوو سەد پێشمەرگەی فەقیر و هەژار معاشی هەبێ پەنجا شەست باخ و خان و ڤێلای هەبێ ئێ باشە هەر ئەویش حیمایەت دەکا ئەویش حەرەسیاتە لەو بەعانی هەتا جادە دەسوڕێتەوە شەوێش تا بەیانی ئەویش لەسەر سیستمی لەگەڵ ژنەکەی لێ خەوتووە عەیبیشی نییە ئەبێ ئەمە هەموو چارەسەر بکرێن بەڵام تکام وایە تکام وایە قوتابی خوێندکار گەنج و لاو لەگەڵ ئەو پێشمەرگەدا تۆ چ فەرقت هەیە بەخوا ئەویش براتە ئەویش بۆ فەقیرێ هێناویانە ئەمجا ئەوەی لەم سنوورەدا هەموو خزمی خۆمانن حەمد و سەنا بۆ خوا هێزێک لەناو پیرەمەگرونا نییە کە نەناسراوە بێ خەڵکی دێیەکەی منە و دێیەکەی تۆیە و دێیەکەی ئەوە حرمەتیان بگرن ئەوانیش ئیشەڵا حرمەتی خەڵک بگرن وەکو برا ئەو جادەیە هیچ کەسێک بۆی نێبیگرێ مافی پیرەمەگرون نیە ئەو جادەیە کابرا بچی تایەک بسووتێنی خواخوا حکومت وەڵای خوا چاڵێک شتێنە بە دە ساڵی کە چاکی ناکاتەوە نەخۆشێک مافی ئەوە نییە ڕێگای ئیسعافێک بگری مافی ئەوە نییە حەریقێک سارێک دەست و تێ فریای نەکەوێ ئەوان پارێزگاری ئەو جادە گشتیە دەکەن هەر کەسێک بە قسەی مزگەوت بکا لە پیرەمەگرونا نە پیاوی کەسین خوا ئەو کەسەش بگرێ یەک دیناری وەکو مەلا لە هەر حزبێک وەرگرت پێ بوختانیشمان خەریکە بۆ بکەن یەکی ملیۆنێک دیناریان وەرگرتووە کە جاری وا دەڵێ بە ئاژاوە نەبێ وڵا لەوانەیە مەلاکان پارەیان دابنێ یاخوا بەو مەلایە حەرام بێ بیدا بە دەرزی و دەرمان و لە لەشی خۆیدا ئەوەی یەک دیناری یەک حیزبی لەم وڵاتیدا وەرگرت بێ وەڵی بەس ئێمە ڕاستان لەگەڵ دەکەین من پەرۆشی ئەوەم ئەمانە ئاش دەبنەوە لە شەستەکانەوە ئەم تەراتێنە هەیە هەر کۆمەڵە دەکوژرێ دوای ئاش دەبنەوە لە هەڵەبجە پۆلیسەکە کوژرا ئاو بە ئاگردا کرا ئێ بابە پۆلیس بۆ کوژێ فەقیرە وەڵی ئاوە ڕاوەستا و خیاڵ لێیدا و گولێکیان لەسەر دڵیدا دەستێکی ئاژاوەجێ بۆی پۆلیسەکە ژڕقی هەستێ یەک سەلەمی کەسی بە ناو خەڵکیدا بکە بڵێن وەڵا حەفتا کەس کوژراوە ئاگرەکە پەڵەی بسێنە وا عێراق هەمووی ئاگری گر ئەمڕۆ وا هێزەکانی بەعسیەکان حەویجە و ئەمانەیان گرت و داخڵی کەرکوک دەبن وا ئاڵای بەعسی لە کەرکوکە کەرکوک تازە بە مادەی سەد و چل لە دەستماندا ئەم شەڕە ناوخۆیە نەیهێشت کەرکووک بگرینەوە ئێستا ئاسایشی پارتی و یەکێتی تا ئێستا لە کەرکوکا ڕێک ناکەون حەیای کوردتان برد دڵم نایە بڵێم خوا حەیاتان بەرێ خوا ئیسلاحتان کە هەر بەغدا مابوو بە خۆمانی خۆشکەین لەناو بەرلەمانی بەغدادا ئوسامە نوزەی فێشی دوژمنی کورد پەرلەمانتاری کوردی کردە دەرەوە کتی بڕۆ دەرەوە ئەو ئێستا سوڵحمان دەکا ئای لەو شوورەیە دەزانن وا خەریکە وەزعەکە شکل لە کوردستان هێدی دەبێتەوە ئەوە جەماعەتی ئەملا و جەماعەتی ئەولا کە لە شەڕەوە لە شاخەوە ڕقیان لە یەکە ئەو دوو تەرەف فرەقەیە کە حیزبەکەیان لێکترازا ئەمڕۆ ئەم نیوەڕۆیە دعوەتی قەل خواردن و ماسی خواردن بۆ خۆیان بە یەکەوە ئەوە ئێستا پێشەوەی بێم بۆ جمعە ئیخباری دا بە پەلە وا کاک فڵان کەس و دادە فڵان کەس و مام فڵان کەس وا بە یەکەوە دانیشتون و خەریکی قەل خواردنێن ئەتر بۆ خۆی هەر هەڵپەڕۆ زۆر نالێدا ئەتر کوڕی خۆت بە قوربانی خەڵک مەکە ئەمە هەمووی کۆتایی پێدە قەسەم بەخوا ڕوو لە خوا بە واعتصموا بحبل الله ولا تفرقوا پس دەست بگرە بەو حەبلەی خواوە کە قورئانە کە دەستت لێبەردا تەفرەقە دەبین ها لە مزگەوتە هەموومان براین کە چوینە دەرەوەی مزگەوت حزبایەتی بکە بەڵام حزبەکەت با لە خزمەتی دووشتا بە ئیسلامەتەکەت لەگەڵ کوردایەتەکەت کوردایەتی پێش هەموو شتێکە خیانەت لە دایکت مەکە ئەونجا ئەم چارەسەرانە دەکرێت بەچی بەوەی کە ڕێز لە هەموو کەس بگیرێ کاکە هەر بە پەرلەمان چارەسەر ناکرێ هەر بە پڕۆژە چارەسەر ناکرێ هەر قسە هیچ نییە من داوا دەکەم لە پیرەمەگرونە ئەوەی ئێمەی خۆش دەوێ ئەوەی جمعەمان لە دواوە دەکا هەر کەسێک دەنگێکی لێ بێ خەتەرە ئێمە حەقی شوێنانمان نییە حەقی ئێمە کوردستانمان بەس لە پیرەمەگرونە تو ئەو خوا پیرەمەگرون زۆر براین تو ئەو خوا تا ئێستا وەڵی من حەز ناکەم هەڵکی خەڵکی فڵان دێم و تۆ خەڵکی فڵان شوێنی قەسەم بەخوا براکانی خۆم چەند خۆش دەوێ کوڕی ئەو خەڵکەشم ئەوەندە خۆش دەوێ گوناح نییە من کوڕەکەی خۆم دەچێ بۆ مەکتەب وەڵڵاهی لەبەر چاوی ئێوە دەیڵێم دەڵێم ڕۆڵە گیان مەچۆ بۆ هیچ شوێن کە خوێندنەکە تەواو کرد وەرەوە بۆ ماڵێ توخوا کە بە کوڕەکەی خۆم بڵێم مەچۆ گوناح نییە بە کوڕی تۆ بڵێم بچۆ گوناح نییە خۆم نەوێرم لە ماڵێ بچمە دەرێ بڵی ئەو میلەتە بە تەلەفۆن هاندەم من ئەوە دەڵێم جا هەر حیزبێ بیکە غەدر دەکات چونکە سەرکردەکانتان وا بۆ خۆیان ئەمڕۆ قال خواردن و ماسی خواردن دەستی پێکردەوە لە سلێمانی ئەمانە پیشەیان ئەوە فێر بوون فێر ها تریاخۆر کە لێی بڕا شێت دەبێ ئەمانە ماوەیەک شەڕێک نەکەن هەر دەبن هەر ماوەی هەر بۆتە خۆی کورد بەبێ شەڕ دانانیشێ بەڵام دوایی هەر ئاشتیش دەبێتەوە خۆ هەر ئاشتی چاکە هەر دەبێت دانیشی هێستا زەرەر لە نیوەی وەگەڕێ هێستا لە جوز یەکیایەتی ئەم ئاگرە بەنزینێکە بێت توش قارتەکەی لێدرێ یەک پارچە کوردستان دەسووتێ ئەم مزگەوتە خوانە خواستە بڕوخێ بەسەرماندا لە منی مەلاوە تا ئەوەی لە قاپیەکەدا بەسەر هەموانماندا دەڕوخێ بەخوا ڕحم بەوە ناکە بڵێ مامۆستا حەقی هیچی نەبوو مام حاجی حەقی هیچی نەبوو بۆ هەمووانمان دەڕوخێ کە شتەکە بەسەر هەموواندا غەرق دەبێت تۆزێ ژیانێکمان بوژاوەتەوە کەم و کوڕی ناعەدالەتی من ئەماژەم پێکرد ئەوەی من لێرە دەڵێم لە پەرلەمانە کابرا ناوێرێ بیڵێ بەڵام لەبەر خوا دەیڵێم ئامان با وریابین ڕێز لە کرێکار بگرە لە یابانە لە گۆڤاری عالم الابداع ژمارە حەفتا و نۆ دا دەڵێ کێشەیەک دروست بوو لە کارگەیەکی صابونە میلەتەکە ناڕازی بوو صابونەکان بە بۆشی دەڕۆشتن کابرا کارتۆنێکی یەکەی دوو سێ سەرکی تیا صابونی تیا نییە ڕئیسی ها وا بزانە کوردستان ئەو کارگەیە هەرچی ئەندازیاری فەنانە کۆیان کردەوە وتیان بە تیشکی لێزەر وا دەکەین تیشکە لەزەرەکە لێدا گە صابونی تێدا نەبوو فڕێداتە ئەو لاوە کەچی پرۆژەکە هەرەسی هێنا هێستا قاڵبی بەتاڵ هەبوو مامە کرێکارێکی پیر عمری حەفتا ساڵ گوێی لێ بوو ئەم مشتومڕە لە کارگەکەدا هەیە وتی ئەی من قسەیە بکەم وەری دەگرن ها لە وڵاتی یابان وتیان ئارە وەڵڵا وتی کوڕە زۆر ئاسانە بابە نە تیشکی لێزەری دەوێ و نە ئەندازیاری دەوێ وەرم پانکەیەک دادەنین بە بەردەمی ئەو قایش پانکەی سابونەکان فڕێداتە کارتۆنەکەەوە پانکەکە دادەنین تاقیکەنەوە دەرەجەکەی وادانن ئەوەی کارتۆنی بەتاڵە سووکە یەکسە بایەکە بەخۆی فڕێدا ئەوەی کە سابونی تێدا قورسە دەڕاتە کارتۆنەکەەوە ها چاو لێیە جاوی عەقڵی عەقڵی کرێکارێک لە عەقڵی ئەندازیارێک گەورەترە با ئەم پڕۆژەی لە کوردستانە دەکرێت هەر بۆ خۆتان لە پەرلەمان کاکە تێر و پڕتان خواردووە و لە تێر و تەسەلی دانیشتنەکان دەکەن و قسە هیچ تێ ناچێ پرس بە کرێکاری دایرەش بکە پرس بە مەلاش بکە پرس بە ڕیشتوێش بکە بە هەمومان بە هەمومان با پڕۆژەیەکی وا پێشکەشکەین کە ئیشەڵڵا ئەوەی هەیە چاشیکەین ئەوەی هەیە لە ڕەگا هەڵی نەتەشێنین قەسەم بەخوا ئەم دۆزە کوردە ئەم حکومەتە کوردیە لە بین بچێ هەتا ماوە کورد جارشکەوە خۆی لێ نایەتەوە هەتا ماوە ئاوەتانە تۆ نیوەی کەرکوکت بەدەستەوە یا ڕسمی سەدامیان وا هەڵواسیەوە لە کەرکوک وا لە خانەقین هێزی پێشمەرگە بەم ڕۆژی جومبارێکی جومعە فەقیرە خەریکە ئەوەی بەعسیەکان ڕێگایان لێ بگرێت دزە دەکەم بۆ ناو خانەقین هەموو ژیانمان لە مەترسیدایە ڕەحمەتی خوا لەو کەسی نەسیحەتی منداڵی خۆی دەکا ڕەحمەتی خوا لەو گەنجەی لەو خوێندکارەی کە لەم حکومەتە پەستە باش دەخوێنێ وەرە باش بخوێنە ڕۆژێ تۆ بچۆسە کورسیەکەی ئەو ئەو کاتە تۆ بە دڵی خۆت خزمەتی فەقیر و هەژارەکە بکە ئیشاءاللە بەس کە لە خوێندن فەشەلت هێنا ملیان بریندار کردی سەریان بریندار کردی دوای هەر باوکو دایکە فەقیرەکەی هەژارەکەی خۆ دەمێنێتەوە ئەوانە وەکو دەیڵێمەوە دەجارێکی دەڵێمەوە فێرن ئەو سەرکردانەمان فێرن بە یەکتر جنێوان بە یەک دەڵێن دوای ماچی یەکتر دەکەن دەستی یەک دەکوشن جاکە ئاوا دەکەن خەریکە قۆڵی دەرێنێ لە دوایشدا کە ڵێب بیکەی سی لێدا دەڵێت چۆنی لێدەی لێیدا خۆت مەکە بە قوربانی کەس خوا بناسە بە حەق بڵێ لای ها کە نەخۆش دەبی دەڵێی چی یا ئەڵڵا کە چینت بۆ دەڵێی یا ئەڵڵا کە باران نەباری هەر وتمان چی یا ئەڵڵا کە زۆر ببارێ و لافاو بێ هەر دەڵێ یا ئەڵڵا دەی یا ئەڵڵا لەم ڕۆژە موبارەکەدا ئاوی ڕەحمەتمان بەسەرا بارێنی یا ڕەبی خوایە بە گەورەی خۆت ئەم زەحمەتەی ڕووی کردوتە ئەم کوردستانە بارانی ڕەحمەتی خۆتی بەسەرا بارێنی خوایە دڵەکانمان بەرامبەر یەک پاک کەی ئەو کەسانەی ڕق و قینی کۆنیان لە دڵایە دەیانەوێت بەو کوڕە فەقیر و هەژارە دەری ببڕن یا ڕەبی خوا سەرەتان تووشی دڵ و دەروونیان کەی خوا ڕیزی میللەتی کوردیان لێ پاکەیەوە دڵسۆزان کاربەدەستی دڵسۆز پێشمەرگەی پاک و خاوێن سەرکردەی دڵسۆزی ئەم میللەتە خوایە بۆ خاتری گەورەی خۆت پارێزگاریان لێ بکەی جەرگی کەس نەسووتێ مناڵی کەس هەتیو نەبێ ژنی کەس بێوەژن نەبێ ئەو پۆلیس و ئاسایش و پێشمەرگە بەڕێزانە خوایە بۆ خاتری گەورەی خۆت بە سەلامەتی بچنەوە ناو ماڵ و منداڵی خۆیان خوایە ئەو منداڵانەمان لە خوێندنا سەرکەوتووکەی ئاواتەکەی قازی محەممەد بێنێ جێ خوێنەکەی شێخ سەعیدی پیرۆ پیران بە فیڕۆ نەچێ ئەم دۆزەمان لێ تێک نەچێ کەم و کوڕیەکانمان چاک بن ناعەدالەتی نەمێنێ خوایە بە شەرعی خۆتمان بکەیە حاکم و عەدالەتی خوایمان بۆ بێ یا ڕەبی ڕۆژی مبارەکی جومعە شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا شافی شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ئەڵڵا ئەوەی کوڕی لە خارجە و داوای کردوڵە دە ساڵە چاوم پێ نەکەوتو بە داک و بابی خۆی شاد کەی و بە سەلامەتی خوایە کاریکی خێری لە وڵاتە بۆ بکرێ دین و ئیمانی گەنجەکانمان لە وڵاتانی دەرەوە سەلامەت بێ عاقبەتی هەموو لایەکمان خوایە بۆ خاتی گەورەی خۆت بەخێر بژێڕی آمین آمین والحمد لله رب العالمین